سلااو چۆن باشن باسی ئەوڕمان باسی ئاغای ئاغا چ ڕۆلێکی هەیە لە کۆمەلگای کوردی ئاغا چەند ڕۆلێکی ڕۆلی کەم ئەوەیە وەکو ئایکۆنێکی کللتوری کوردیە کە بەشێکە لە کللتوری کوردی لە خواردن لە جلوبەرێک لە دەسەڵات لە ناوچەگەری لە دەوروبەرەکەی کەواتە ئەدەبیات کەواتە هونەر هەر بابەتێکە پەیوەندی بە کولتوری کوردی وە زمانە هەستان و دانیشتنە هەر پەیوەندی هەر شتێک هەبێتن ئاغا بەشێکە لەوەی بۆیە هەم ئاغا بەبێ کرمان ناتوانێت ڕۆل ببینی و هەم کرماش بەبێ ئاغا ناتوان ڕۆل ببینیتن لە کللتورە ها ئەگە بگەرنەوە دەهاتەوە بۆیە خێزانی کوردی خێزانێکی دوولایەنە لایەنێکی زۆری دەسەڵاتە بەلانی کەمینە لایەنیشتر کەمینەی دەسەڵاتە بەلایانی زۆرینە دەسەڵاتی ئاغەلیکانە بە بەردەوامی لە هەلبەزوو دابەزدایە بە مانەوەی ئاغەش بە گوێرەی هێزی خۆیەتی هێزی عقلەتی هێزی دەوڵەمەندەکەیەتی هێزی ڕازیکردنی دەوروبەرەکەیەتی بۆیە ناتوانێت دیوەخان بەبێ کرمانج بەڕێوە بباتن و لە هەمان کاتشدا کرمانج ناتوانێت بەبێ ئاغا خۆی دەربخات خۆی دەرەخات بەڵام مۆرکایەتەکەی هە پێوە دیارانی چێ ڕێ وەکو ڕێبەرێک وایە لە ناوچە لە ڕابلو هەتا ئێستاکە ئاغا بە بەردەوامی زیندبوونەی تا هەیە ئەمە لانی ئەگە بە ئەگە تەماشە بکەین لا دەبیات کورد بە درێژایی مێژوە تێستا باسی کراوە لە هەموو ڕێکەوە لایانی دووەممان هەیە لایانی حزبیە حەزب بە بەردەوامی پژری ئاغاکە لەبەر چێ لەبەرەوەی زۆرترین دەسەڵاتی هەیە لە کەمترین لە خێزانێکی بچووکدایە و ئەتوانێت حەزب بوژێنەوە پژیری حەزب بکە لە ڕێگای کۆکنەوەی دەنگ بۆ نمونە تۆ دوو کادیر بینە کادیرێکی کرمانز بینە و کادیرێکی ئاغر بینە کادری کرمانزەکە ینی بە جوێرێ توانە ئەتوانێت دەنگ بێنێتن بەڵام ئەو قوتە ئەوەکو قوتی ئاغای نییە بۆیە کرمانجی بۆیە ئاغا بە ڕاستەوخۆ دەنگ ڕاکێشیتن لە بەرژەوەندی خۆی بەکارەیە بۆیە دەسەڵات یەکەمان بینی لە ڕووی کللتوری و دەسەڵاتی دوم لە ڕووی حزب و دەسەڵاتی سێمان هەیە لە ڕووی حکومیەوە دەسەڵاتی سێم ئەگە تەماشە بکەن لە زۆربەی ڕووداوەکان کە ڕوویدایە چ لە خۆش چ ناخۆشی ئاگا دەسەڵاتی هەبوو ڕۆلی هەبووە سێبەری حکوومەت بووە وە سێبەری حزبیش بووە و سێبەری دەسەڵاتێکی خێزانی کوردیش بووە وەکو وەکو عاشیدا توانێتی بەلای ڕاست و بەلای چەپ ڕۆل ببینێتن ئەنی بە بەردەوام چێشەکان لە دیوەخانەکان چارەسەر کرایە بۆیە ئاغا بە بەردەوامی ماوتەوە هەر دەسەڵات کاتە سەر حکم ئەوانە دیوخانیان کراوەیە لە بۆ هیچ کەسەکی خۆیان بە- خۆیان پێدا شۆڕ کردو بەڵام بە گوێرەی کات و شوێن و ڕووداوەکان لەگەدا بووینە بۆیە هەر کاتێک هەر کاتێک ماندێلا قسەشی جوانی هەیە دەرێ هەر کاتێک ئاغا لە دەسەڵات بوو ئەو وڵاتە ناتوانێت ببوژێتەوە لەبەرەوەی هەر لە قۆناغی زەهالەتە مینێت لە قۆناغی چێ لە قۆناغی پەرستنی تاکە مینێتن بەرزترین تاک بە بەردەوامی بەسە زۆریندا زاڵە بەوەی چێ بە هۆکاری بە هۆکاری ئەوەی کە دەسەڵاتی هەیە پارەی لە بەدەستە دەنجی هەیە زەوی هەیە هەم کۆمپانیا هەم وڵاتانی بیانی هەمیش حەزاوی دەوروبەر لە ڕۆحانی لە ڕاست ڕاستە چەپی چەپ پژی دەکەن بۆیە هەر کاتێک تۆ کەسایەتیەک لە سەدەی بیستویەک لە جیهانی پۆست مۆدێرنە ڕەوانی ئەمریکای کە لەوێندەر عقلی بگۆڕە بیهینەوە فێرە زانستی ئای ئایکە فێرە زانستی زیرەکی دەستکردکە کە هاتەوە کوردستان دێتۆ ژێر باری ئاغا دێتۆ ژێر باری کللتوری کوردی ئەو کللتوری کەەوە بەسەدا زاڵکرایە دووبارە ئەو کەسە لە شوێنی خۆ دەمینێتەوە ناتوانێت باغ بەخۆ بدەێت چکەبەرسێ هەر کاتێ ئاغا زەربەی پێکەت زەربەی پێکەن حەزب زەربەی پێ دەکەی حکومەتی زەربەی پێ دەکەی بۆ منە لە 2013 ئەگە دیقەت بدەین 2013 دوازدە زۆرترین پار لە بەڕکی خەڵک بوو خەڵک نە سودیەوە خانێ خەڵک ئێستا لە ئاغای نەدەکرد هەر کەسی سێ سام عاشی هەبوو سارێ هەبوو خانی هەبوو خۆشترین ژیانی بوو ئاغا وردە وردا لە کۆمەگەل لاواز ببوو بەهۆی ئەو بازارە خۆشە کە پار هەبوو لە کوردستان حسان سیان کردێ کۆمەڵێ ڕووداویان دروست کرد کۆمەڵی ڕووداوی سیاسیان دروست کرد بۆی خەک دووبار بگەڕێت و گەڕت و دیوەخان لە دیوەخانەوە داوا یارمەتی لە ئاغای بکە ئاغاش پشتگیری بکەن لە ڕێ حەز بۆ حکوومەتەوە کە بیخت و سەرکار کە کێشەکان لەەوە چارەسەر بکات کێشەی کۆمەڵایەتی بێ کێشەی ئابووری بێت کێشەی سیاسی بێتن کێشەی کشتتوکاڵی بێت هەر کێشەکە بتوان ئەنی ئاغا بۆ پر دەگەن نێوان لە نێوان حزب و خەڵک و حکوومەت لەگەر جیهانی دەرەوە بۆیە هەموو کاتێک کە بتەوێت خۆت بگۆڕی کە هاتۆ ژێر کللتوری ئاغای کە هاتۆ ژێر کللتوری بۆیە ئاغا دەسەڵاتی ژەڕا هەیە ئاغا بەبێ کرمانج تەواو نییەوە کرمانج بەبێ ئاغا ناتوانێ ڕۆلی خۆی بژێڕێتن هەردووچان هەردوو هەردوو ئەو دوو سەمکەیە بەردەوام پێکەوە گرێدراوە دیسانە لێرانە ڕۆل لە ژێری ناو حزب لە ناو حکوومەتیش وافس